بسم اللە الرحمن الرحیم بەناوی خودای بەخشندە و میهرەبان. خۆشەویستم گەرچی ڕێگات سەخت و هەڵدێر و عاسێیە خۆشەویستم گەرچی ڕێگات سەخت و هەڵدێر و عاسێیە کەچی جار بە جارێ زێتر پێت بە گوڕترن لەم ڕێیە خۆشەویستم ئەتۆ نور و تەوحید و ڕەحمەتت پێیە خۆشەویستم ئەتۆ نور و تەوحید و ڕەحمەتت پێیە خۆشەویستم ئەتۆ خۆشەویستی خودات لە ئامێزە پڕی سینەت سۆز و خۆشەویستی و ڕێزە کەچی ئەبوو جەهلی دێزە لوتی لە تەوقی ئاسمان و سەریشی بۆ لات و عزا لە ئەرزێیە ئەمە مێژوو مێژوو ئێستا و ڕابردوو داهاتوو وا تێنەگەن ئەم ململانەیە نوێیە چاوتان تیژ و ورە بەرز و ڕێگا ڕۆشن ئاشکرایە سەرنجامیش سەرکەوتنی هەتا هەتایی بۆچێ